نوری نەمر گەشت بە کەشتی و ئوم حەرام بە گوێرە یەکێک لە ڕیواەتەکان ئۆم حەرام کچی میلحان پوری شیری پێغەمبەر بوو ڕیواەتێکی تریش باس دەوە دەکا کە خزمی نزیکی دایکی بووە و بەم پێەیە هەر وەک پوری وابووە جا بۆیە پێغەمبەری خوا وەک بچێتە ماڵی خۆیانەوە ئاوا دەچووە ماڵیان و جار جارەیش لەوێ پشووی دەدا جارێکیان کە بۆ پشوودان تەشریفاتیان چووبوونە ئەوێ بەدەم زەردەخەنەوە لە خەو هەڵسا ئەم حەرام هۆکاری ئەم زەردەخەنەیەی پرسی ئەی پێغەمبەری خوا بۆچی زەردەخەنە گرتیتی ئەویش فەرمووی بینیم کەسانێک لە ئومەتەکەم هەروەک پاشاکان بە سواری کەشتی دەچوون بۆ جیهاد جا کە ئوم حەرام ئەمەی بیست یەکسەر وتی، دوعام بۆ ناکەی منیش لەوان بم؟ پێغەمبەریش درودی خوای لێ بێ فەرمووی، تۆ لەوانیت. ئینجا پێغەمبەری خوا کەمێکی تر پشووی دا. ئەمجارەیشیان بەدەم زەردەخەنەوە خەبەری بووە و هەمان شتی بە ئوم حەرام وتەوە. ئەویش دووبارە داوای کردەوە، دوعام بۆ ناکەیت منیش لەوان بم؟ لە بەرامبەر ئەم داواکارییەدا پێغەمبەری خوا پێی فەرموو، تۆ لە یەکەمینەکان دەبیت. ساڵەکان یەک لە دوای یەک تێدەپەڕی. ئەوە بوو ئوم حەرام لەگەڵ عوبادەی کوڕی سامتی هاوسەریدا، هاودەم لەگەڵ یەکەم کاروانی موسوڵماناندا بە سواری کەشتی بەرەو فەتحی قوبرس بەڕێکەوتن. بەڵام لەوێ ئوم حەرام لە وڵاخەکەی دەکەوێتە خوارەوە و گیان دەسپێرێت. ئیتر لەو ڕۆژەوە موسوڵمانان زیارەتی گۆڕەکانیان دەکەن و بە کوڵ بۆیان دەگرین. بێگومان هەر دڵۆپێکیش لەو دڵۆپە فرمێسکانە سیدق و ڕاستگۆیی پێغەمبەری خوا دووپات دەکاتەوە. چونکە سەروەرمان هەواڵێکی غەیبی داوە و ئەو هەواڵەش ملیم بە ملیم وەک خۆی هاتووەتە دی. قوبرس و مێژووەکەی، هەروەها گڵکۆی ئەو هاوەڵە بەڕێزانەش کە لەوێن، بەڵگەیەکی بە درۆ نەخراوەی ئەو ڕاستگۆییەن. بەڵێ، جا کە وادەی فەرمایشتەکانی پێغەمبەری خوا دێنە پێش، یەک بە یەک دەردەکەون و ئێمەش بە تەماشاکردنیان لە ئاوێنەی مێژوودا شایەتی خۆمان نوێ دەکەینەوە. لە هەر جارێکیشیاندا بە ئەندازەی گەردیلەکانی جەستەمان دەڵێین ڕاستت فەرمووە ئەی پێغەمبەری خوا بەڵێ لەوانەیە گوزارشت و دەربڕینەکانی ئێمە بەس نەبن بۆ ڕوونکردنەوەی ئەم بابەتە بەڵام دڵنیام ئەو دەنگەی کە هەر ئیماندارێک لە ناخی ویژدانی خۆیدا دەیبیستێت هێندە بڵند و زوڵاڵە گوێ پێنەدان و نکۆڵی کردن وەک ئەستەم بێت وایە. بەن و قەنتوڕە پێغەمبەری خوا صلی الله عليه وسلم دەربارەی ئەو گەلی کە بەسەر جیهانی ئیسلامیدا زاڵ دەبێت فەرموویەتی فإذا كان آخر الزمان جاء بنو قنطراء عراض الوجوه صغار الأعين ذلف الأنوف. بنو فنتورا پەیدا دەبن. ئەمانە گەلێکن دەموچاویان پانە و چاویان بچووکە و لووتیان پانە. هەندێک لە پەڕاوەکانی مێژوو دەڵێن ئەو گەلە مەغۆلەکان بوون. جا لە مێژووی جیهانی ئیسلامیدا دوو ژێردەستەیی گەورە و ترسناک هەن کە وەسفەکەی پێغەمبەری خۆیان بەسەردا ساغ دەبێتەوە یەکێکیان داگیرکارییەکەی فێردیناندە لە ئەندەلوس کە ئەمە لە هەموو ڕوویەکەوە شاڵاوێکی بەربەری و دڕندانە بوو لەو شاڵاوە دڕندانەیەدا مرۆڤەکان کوشت و بڕکران و دێبخانەکانیش کرانە کاولە و سووتێنران ئەوی تریشیان کارەسات و نەهامەتی مەغۆلە ئەوانیش هەرچی ناوەندی کلتوری و ئادگاری شارستانی هەیە لە میسر و سوریا و ئەنەدۆڵدا هەر هەموویان خاپور کرد و گشت لایەکیان کردە وێرانە و پاشانیش بۆی دەرچوون. جا لەبەرئەوەی پێغەمبەری خوا زۆر خەمخۆری چارەنووسی ئوممەتەکەیەتی و لە نزیکەوە پەیوەندیدارە پێوەی، ئاوا بەم جۆرە هەواڵانە سەرنجیان ڕادەکێشێ و ئاگاداریان دەکاتەوە، هەروەک بفەرموێ، کاتێک ئوممەتی محەممەد شایستەی سزادان دەبێت، خوای گەورە وەک ئامرازێکی تەمێ کردن ستەمکارانیان دەکا بە گژدا بەڵێ ستەمکار شمشێری خوایە لە پێشدا تۆڵەی پێدەسەندێت ئینجا دەگەڕێتەوە و تۆڵە لەویش دەستەنێتەوە واتە زاڵمیش لە زوڵمەکەیدا بەردەوام نابێت بەڵام لە سەرەتادا خوای گەورە ئەو زاڵمانە بەسەر مسلماناندا زاڵ دەکات لە پاشاندا دەیانگرێت و بێخیان هەڵدەتەچێنێ و دەیان با بە ناخی زەویدا ئیتر بەم شێوەیە پێغەمبەری خوا کە نمونەی بەرجەستە بونی شەفەقەتە هۆشیاری دەداتە ئوممەتەکەی تا دوچاری ئەوها عاقیبەتێکی شەڕ نەبن و وێنەی ئەو بەڵاو موسیبەتانەشیان بۆ دەکێشێت کە بەسەریاندا دێت تا دورە پەرێز بن لەو کردارانەی کە دەبنە مایەی کێشکردنی خەشم و توڕەیی خوای گەورە بەڵێ هەواڵدانی ئەو سەروەرە لەو ڕووداوانەی کە شەش حەوت سەدە دوای خۆی هاتنەدی بە ئاشکرا ڕایدەگەیەنێت کە ئەو پێغەمبەری خوایە فەتحی ئەستەمبول ئەستەمبول کە تا ئەو ڕۆژە بە قوستەنتەنیە ناودەبرا فەتح دەکرێت و دەکەوێتە دەستی مسلمانان حاکم لە مستەدرەکەکەیدا ئەم هەواڵدەر ئاسایی پێغەمبەری خوا بەم جۆرە دەژێڕێتەوە لتفتحن القسطنطینیە فلنعم الامیر امیرها ولنعم الجیش ذلک الجیش. ئەڵبەت ڕۆژێک دێت قوستەنتنیە فەتح دەکرێت جا سەرکردەی ئەو فەتحە چەندە سەرکردەیەکی چاکە و ئەو سوپایەیش کە فەتحی دەکات چەندە سوپایەکی چاک و پەسەندە. خەریکە بڵێین هەرچی سەرکردە مەزن و قارەمانە جیهانگیرەکانی مێژووی ئیسلامی هەیە هەریەکە و لە سەردەمی خۆیدا تەنانەت هەر لە سەردەمی ئەسحابی کیرامەوە ڕزای خوای لێبێ لە پێناو بوونە هۆکاری بەدیهاتنی ئەو مژدە پیرۆزەدا چەندین جار تا ئەستەمبول هاتوون و گەڕاونەتەوە حەزرەتی ئەبوو ئەیوبی ئەنساریش کە وەک گەوهەرێکی گرانبەها بە سنگی ئەو شارەدا هەڵواسراوە یەکێکە لەوانە وابزانم دووبارەکردنەوەی کۆمەڵە باسێک کە لەلای هەمووان زانراوە ببێتە مایەی وەڕسبوون و بەفیڕۆدانی کات، بەڵام دیسان پشت ئەستوور بە چاوپۆشینتان، دەمەوێت ئاماژە بۆ یەک دوو مەسەلە بکەم. ئولوباتلی حەسەن، ئەو قارەمانەی کە لە ڕۆژی فەتحی ئەستەنبوڵدا بەسەر شوراکاندا سەرکەوت و یەکەم ئاڵای چەقاند، سەربازێکی هەر وا ئاسایی نەبوو، بەڵکو یەکێک بوو لەو ئەفسەرانەی کە لە ئەندەرووندا پێگەیشتبوو، لە هەمانکاتیشدا، هاوپۆلی سوڵتان محەمەدی فاتیح بوو. ئەوان چەند کەسێک بوون لەو سەردەمەدا، خزر چەلەبی، یەکەم قازی ئەستەنبوڵ و ئولوباتلی حەسەن و سوڵتان محەمەدی فاتیح تەنها سێ کەسایەتی ئەو دەستەیە بوون کە خوێندن و پێگەیشتنی هەرسێکیان پێکەوە بووە. ئەو ڕۆژەی شوراکان بەزێنران، ئولوباتلی لە پای بەبێژینگ بوونی جەستەی و ئەو هەموو برین و پێکانەی بەری کەوتبوو، چووە سەر شوراکان و توانی بەیداغەکە هەڵبکات پاش کەمێک محەممەدی فاتح لە پەناسەری ئەم پاڵەوانەدا گیرسایەوە کە دواساتەکانی تەمەنی دەژیا زەردەخەنەی سەر لەوی حەسەن فاتحی سەرسام کردبوو بۆیە لی پرسی هۆی ئەم زەردەخەنەیە چییە؟ ئەویش وەڵامی دایەوە کەمێک بەر لە ئێستا ڕسول الله تەشریفی هێنا و ئەم ناوەی دەپشکنی دیدەم بە بینینی جەماڵی گوڵینی شاد بوو ئیتر چۆن شادومان نەبوو بەڵێ نۆ سەدە پێشتر هەواڵی دابوو نۆ سەدە دواتریش لەنێو ئەو هەموو سوپایەدا بوو کە ئەوێیان فەتح دەکرد منیش پاڵپشت بەمە هەموو جارێک وتومە و هەر دەشڵێم ئەگەر سێ چوار کەس بە دڵێکی خاوێن و پڕ لە ئیخلاسەوە لە پێناو خزمەتکردنی دینی خوادا لە شوێنێکدا کۆببنەوە، ئەوا بە دڵنیاییەوە ڕوحیانەتی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لەوێدا ئامادە دەبێ و خۆیشیان و شوێنەکەیشیان شەرەفمەند دەکا. جا هەروەک چۆن فەتحی ئەستەنبوڵ بە وێنەی شایەتیەکانی تری سیدقی ڕەسوڵ دەبێتە بەڵگەیەکی تر لە بەڵگەکانی ڕاستگۆیی پێغەمبەری خوا، هەر بەو جۆرە، ئەبو ئەیوبی ئەنساریش شاهێدێکی بەڵگەنەویستی تری ئەم شایەتیەیە، جا خۆ حەزرەتی ئەبو ئەیوب لە پێشەنگی ئەوانەوە بوو کە مزگێنی ئەو فەتحەیان بیستبوو، ئیتر لەبەر ئەمە بوو کە لە مەدینەی منەوەرەوە کەوتبوە ڕێ و وەسیەتی کردبوو کە لە ئەستەنبوڵ ئەسپەردەی خاک بکرێت. داهاتووی دوور وەهن، خۆشەویستی دنیا و ترس لە مردن. قال، حب الدنیا و کراهیە الموت. هەروەک چۆن ئومەتەکان، گەلەکان، مرۆڤەکان یەکتری دەعوەت دەکەن بۆ سەر سفرە، ئاواش یەکتری دەعوەت دەکەن بۆ سەر ئێوە و دەدەن بەسەرتاندا. یەکێک پرسی، جا ئایا لەبەر ئەوەیە کە ئێمە کەمین؟ پێغەمبەری خواش لە وەڵامدا فەرمووی، نەخێر بە پێچەوانەوە، ئێوە ئەو ڕۆژە زۆرن، بەڵام هەر وەک کەف و شەخەڵێکن کە لافاو ڕایدەماڵێ، خوای گەورە ترس و سامی ئێوە لە سنگی دوژمنانتاندا دەردەهێنێ و وەهنیش دەخاتە دڵی ئێوەوە. دیسان یەکێکی تر پرسی، ئەی پێغەمبەری خوا، وەهن چییە؟ پێغەمبەری خواش فەرمووی، خۆشویستنی دنیا و ڕقبوونەوە لە مردن لە یەکەم ڕوانیندا بۆ ئەو بڕگانەی سەرەوە ئەم واتایانە حاڵی دەبیت ڕۆژێک دێت گەل و نەتەوەکان بە کۆمەڵ دەدەن بە سەرماندا وەک ئەوەی لەسەر سفرە خواردن دابەش بکەن ئاوها سامانە زەمینی و ژێرزەمینیەکانمان لە نێوان خۆیاندا دابەش دەکەن بەڵێ دەست دەگرم بەسەر هەموو سامان و سەرچاوەکانماندا لەسەر زەوی بێدیان ژێر زەوی هەر بە بەرچاوی خۆشمانەوە وەک بڵێی سفرەکانمان دەپێچنەوە و لووشی دەدەن. بەڵێ، خۆمان پارووەکەیان بۆ ئامادە دەکەین و پاشان دەیخەینە بەردەمیان، ئەوانیش بە ئیشتیهایەکەوە کە تێربوون نازانێت چ ڵێسانە هەموو ئەو شتانە قووت دەدەن کە دەخرێنە بەردەمیان. هەموو ئەمانە لە پای چی؟ ئاخر چونکە ئەوکات ئێمە چیتر درەختێکی ڕەگ داکوتاو نین و بووینەتە ئەو خۆڵ و خاشاکەی کە سێڵاو ڕایدەماڵێت. بەڵێ. لە بەرامبەر ئەو یەکتر خۆری و لەیەکتر خوێندنەی کە دەرەنجامی جیاوازی میزاج و مەشرەب و حیزب و بیروڕاکانمانەوە سەریان هەڵداوە، ئەوان لە دەوروبەری بەرژەوەندیە نزمە دینیاییەکان کۆبوونەوە و ئێمەیان خستە ژێر ڕکێفی خۆیان. لە پێشدا ئەوان لە ئێمە دەترسان، چونکە ئێمە هێندەی هەڵهاتنی ئەوان لە مردن بەرەو ڕووی دەچووین و دنیامان بە کەم دەزانی. ئەی ئێستا؟ هەڵبەتە ئێستا ئێمە لە مردن ڕادەکەین و لەوانیش زیاتر دنیامان خۆش دەوێ. ئیتر ئەوانیش ئەم لاوازیەی ئێمەیان قۆستوەتەوە و لە هەستیارترین جێگەمان دەدەن جا ئەگەر کەمێک چڕتر بیرکردنەوەمان ئاراستەی ئەم فەرمودەیە بکەین کە لە یەکەم ڕوانیندا وا دێنێت بە خەیاڵی مرۆڤدا کە مەبەستی شاڵاوی خاچپەرستان بێت ئەوە بۆمان دەردەکەوێت کە بە ئاشکرا ئاماژەش دەکات بە کۆمەڵە ڕووداوێک کە لە مێژوویی زۆر نزیکتردا ڕوویان داوە بۆ نمونە ڕائیف قەرەداغ کتێبێکی نووسی بە ناوی گەردەلولی نەوت بەڵام دواتر هەر لەلایەن ئەو دەستانەوە کە گەردەلوولەکەیان هەڵگیرساندبوو تیرۆر کرا چونکە ئەو کتێبە لەلایەکەوە بەدبختی و غەدر و واوەیلاکانی مرۆڤی سەدەی نۆزدە و بیستی ئەو جوگرافیایانە و لەلایەکی تریشەوە قاڵە و هاواری دەستدێژیکارانی لەخۆ گرتبوو ئەی چۆن وەک سفرەیەک دایان بەسەر دەوڵەتی عوسمانیدا هەموو دەردەکەیشیان ئەوە بوو دەست بگرن بەسەر سامانە سروشتیەکانی ئەم خاکە بەرین و دەوڵەمەندەدا تەنانەت سەختترین هێرشی ئاشکرای خاچپەرستان بە درێژایی مێژوو لە چاو ئەم دەستدرێژیە ژێربەژێر و پەنهانیەی کوفردا هێشتا بە بچوکی دەمایەوە بەڵێ وەک ئەوەی یەکتری بۆ سەر خوانێک بانگکێش بکەن ئاوها یەکتریان بانگکێش کرد و هەرچی سەروەت و بوونی ئەو میللەتە هەیە لە نێوان خۆیاندا دابەشیان کرد. ئەو زهنیەتەی کە چەرخی خیانەتی لەو سەردەمەدا دەچەرخاند، حەزرەتی عوسمان و حەزرەتی عەلی ڕەزای خوای لێ بێ لە پشتەوە پێکا و عەسری سەعادەتی بە خوێن سوور کرد. جا هەر نەوەکانی ئەوانیش بوون کە لە پشتەوە خەنجەریان لە ئالی عوسماندا و جیهانی ئیسلامیان بێ سەر کرد. ئیتر بەو جۆرە وەک ئەوەی بەرەو سفرەیەکی ڕازاوەی ئامادەکراو ڕابکەن، ئاوەها دابارینە سەرما. جا هەر وەک، محەمەد عاکیف، دەڵێت، کێیان هیندی و کێیان گۆشتخۆر، کێیان نازانم چ بەڵایەک بوو، ئیدی هەموو ئەمانە خڕ بوونەوە و دەوڵەتی عوسمانیان بە تاڵان برد. لە ڕابردوودا هێرشبەران بە زیهنەتێکی دیاریکراوەوە هێرشیان دەکردە سەرمان. ئەمەش لە هێرشی ئەوروپای دەمارگیردا خۆی دەبینیەوە. ئەو داماوە چەواشەکراوانە، بە عەقڵی خۆیان بۆ ڕزگارکردنی گۆڕی حەزرەتی مەریەم دەهات هەڵبەتە نەیان دەزانی کە حەزرەتی مەریەم عەلەیهی سەلام لە دیدی ئێمەدا زۆر فەزیلەتدارتر و پایە بڵندترە لەوەی ئەوان باوەڕیان پێێتی آخر ئێمە باوەڕمان وابوو کە ئەو لە بەهشدا دەبێتە خێزانی سەروەرمان و بەو چاوەوە تەماشامان دەکرد کە دایکی ئیماندارانە خۆ ئەگەر حەزرەتی مەریەم لە ژیاندا بواە ئەوە لە بەرامبەر بیر و باوەڕی باتڵ و پەژموردەی ئەواندا کە ئەویشی بێزار و ناڕەحەت دەکرد، دەبووینە پارێزگاری ڕاستەقینەی حەقیقەتەکەی. ئەوەی مەبەستمە بڵێم ئەوەیە کە شاڵاوی خاچپەرستان بەرهەمی ئەو زیهنەتە نابووتە نییە کە پێغەمبەری خوا ئاماژەی پێدابوو لەو فەرموودەیەدا کە کردبوومانە بنەڕەتی باسەکەمان، بەڵکو مەبەستی ئەو ڕێکەوتنە ترسناکەی کوفرە کە لە ڕابردووێکی نزیکدا بە هەموو سام و بیمێکەوە بینیمان و تا ئێستاش هەر دەیبینین. بەڵێ تا ئەم ساتەیش جیهانی ئیسلامی سفرەیەکی کراوەیە بەڕوویاندا و نەیتوانیوە لەو حاڵەتەی دەربازی ببێت جا هەروەک بینیتان ئەو ڕووداوانەی چواردە سەدە لەمەو پێش هەواڵیان درابوو ئەمڕۆ وشە بە وشەیان هاتوونەتە دی و بوونەتە بەشێک لە واقعی حاڵ نووری نەمر.